تراکی سێم دوای ئەوەی کە خۆتان ئینجیلتان خوێندەوە بانەنکم بێتە سەرەوە بۆم بخوێنێتەوە لەو پێش لەسەر ئەوەش ڕێکەوت بووین سەری لەسەر سەرینە گەورەکە دانابوو سێری خوارەوەی دەکردوتی بە یارمەتی ئەو هێتفۆنم دەدیتێ باوکی چۆ لای کتێبخانەکەەوە و لەسەر ڕەفەیەکی هێتفۆن و کاسێتەکەی دایە دەست ئیتر خۆم دەتوانم ئەوانی تر بکەم باوکی ماچێکی ناوچەوانی کرد و بە چرپەیە گوتی من بەلام و خۆشترە لێرەدا لەگەڵ تۆ دادانیشم بەڵام وەک دەزانی خەڵکی تریشی لێیە من خۆم وام پێ باشە لە ئێستا بە دواوی چەژنەکە لێرەدا من وتم دەبێ بە شێوەیەکی ئاسایی جەژنی خۆتان بکەن بەڵێ بە شێوەیەکی ئاسایی دەیکەین باوکی بە هێواشی ڕۆشتە دەرەوە سیسیلیا کاسێتی گۆرانەکانی سیسیل کیارکەبیوی خستە ناو هێتفۆنەکەیەوە هەندێک گۆرانی تایبەت بە جەژنی لەدایک بوونی مەسیحی تێدا پاش نەختێک گوێچکەکانی هەموو جەوی خۆشی ناو کاسێتەکەی بۆ خۆڕاکێشە دواتر هێدفۆنەکەی لە گوێی کردەوە و بەڵێ گوێی لێ بوو ئەوانی تر دانیشت بوو دایکی هەندێ بەسەرهاتی ناو ئینجیلی دەخوێندەوە کە تەواو بوو گۆرانی زەوی جوانیان وت پاشان نرکی بە پلیکانەکاندا سەرکەوت سیسیلیا خۆی هەموو شتێکی ڕێکخست بوو وە هاتم سیسیلیا دەست بکە بە خوێندنەوەی نەنکی لەسەر کورسیە بە شوڵ چنراوەکەی تەنی جێگای خەوەکەیەوە دانیشتوو و دەستی کرد بە خوێندنەوە لەو ڕۆژانەدا بوو کە ئاوگۆستوسی قەیسەر فرمانیدا سەرژمێری دانیشتوانی وڵاتەکەی بکەن لەو کاتەدا کە سەری لەسەر ئینجیلەکە هەڵبڕی فرمێسک ناوچوی سیسیلیای تەڕکردبوو ئەوە دەگریت سەیرێکی بۆ لەقان بەڵام خۆشتێکی ناخۆش نییە کە پسی زیلیا دیسانەوە سەری بۆ لەقانەوە ئەمەش ئەو نیشانەیە کە دێتە بەردەمدا دەبێ ئەو منداڵە بدۆزنەوە کە قومات کراوە و لە لانکێکدایە مەبەست لەوەیە کە ئەو قسەیە جوانە سیسیلیا بۆ جاری سێهەم سەری بۆ لەقانەوە کەمێک دواتر نەنکی وتی لە کاتی دڵتەنگیدا دەگرین بەڵام هەنێ جار کە شتێکی جوانیش دەبینین فرمێسکێکی بۆ هەڵدەڕێژین بەڵام خۆ بە شتێکی ناشرین پێ ناکەنین نەنکی ناچار بوو بەر لە وەڵامدانەوەی کەمێ بیر بکاتەوە ئێمە بە قەشمەرچەکانی سێرک پێ دەکەنین چونکە هەزەلی جارجارێکیش لەبەر ئەوە پێیان پێ دەکەنین چونکە ناشرینن دە تۆ سیرێکم بکە دەنگی بە شێوەیەکی زۆر ناشرین دەموچاوی بۆ بادا و سیسیلی ئاشقۆی پێنەگیرا و پێی پێکەنی دەنگی لەسەر قسەکانی بەردەوام بوو ڕەنگە بینینی شتێکی جوان بۆیە دڵتەنگ مامکە چونکە دەزانین بۆ هەمیشە نامێنێتەوە بە هەمان شێوەش بە شتێکی ناشرین پێدەکەنین چونکە لەوە تێدەگەین کە خۆی دەنوێنێ سیسیلیا چاوی تێپڕی بوو بەلایەوە نەنکی زیرەکترین کەسی سەر دنیا بوو ئەو جاوتی دەبڕۆرە خوارەوە بۆ لای قەشمەرچیەکانی تر نەنکی سەرینەکەی ڕاست کردەوە و دەستێکی هێنا بە ڕوومەتیدا چاوەڕوانی ئەو کاتە کە تۆش دیتە خوارەوە ئێستا خەریکی نانخواردن دەبین هەر ئەوەندەی نەنکی بە پلیکانەکاندا چوە خوارەوە سیسیلیا کەوتە دەستە کوتێ و بە دوای قەڵەم و دەفتەری یاداشتە چینەکەی داگەڕا یەکەمین شت نووسی من چیتر لەسەر ڕۆقی نەناسراوی سەر دەریای ئەدریانتیک نەوەستاوم بەڵام شەپۆلەکان بەردەوام بە ڕەوڕی قەراغی دەریاکە مل دەنێن بۆ هۆیەشەوە بەردەوردەکان بۆ هەتا هەتایە دێن و دەچن و جێگۆڕکی ئەەکەن بەپەلە ئەو دێڕانەی خوێندەوە کە نووسی بووی و دواتر بەردەوام بوو لە سەر نووسین لە کاتی دڵتەنگیدا دەگرین بەڵام هەنێجار کە شتێکی جوانیش دەبینین فرمێسکێکی بۆ هەڵدەڕێژین کەشتێکی هەزەلی یا ناشرین دەبینین پێدەکەنین ڕەنگە بینینی شتێکی جوان بۆیە دڵتەنگمان بکە چونکە دەزانین بۆ هەمیشە نامێنێتەوە بە هەمان شێوەش بە شتێکی ناشرین پێدەکەنین چونکە لەوە تێدەکەین کە خۆی دەنوێنێ خۆشە تەماشای قەشمەرچیەکانی سێر بکەین چونکە هەر زۆر ناشرینن ئەو کاتە زۆر جوان دەبن کە لە بەردەم ئاوێنەی ئارایشتەکەیاندا دەمامکی قەشمەرچێتیان دادەکەنن هەر بۆیە قەشمەرچیەکان هەموو کاڕەتێ دڵتەنگ و نائاسوودە دەبن کە دەچنە ناو ماشینی سیرکەکەوە هەر لەبەر ئەوەشە کە دەرگاکە بە توندی بە دوای خۆیاندا دادەخەن ئەوی لێکەوت و ئەو کاتە خەبەری بووەوە کە باوکی هاتە سەرەوە بۆ لای بۆ ئەوەی بیباتە خوارەوە باوکی وتی کاتی دیاری بەخشینەوەیە هەردوو دەستی خستە ژێر سیسیلیاوە و بە خۆی و لێفە سوورەکەیەوە بەرزی کردەوە سەرینەکەی هەڵنەگرت بەو شێوەیەش لەو کاتەدا کە بەرزی دەکردەوە قژە کاڵەکەی بەرەو زەوی شۆڕ ببووە قژی دیسانەوە بە تەواوی درێژ ببووەوە لە خواری خوارەوەی پلیکانەکاندا لاس و باپیرەی وەستا بوون باپیرەی وتی هەر لە فریشتە دەچی لێفەکەت لە هەورێکی گوڵاوی دەچێ دازیش کەوتەوتنی گۆرانی فریشتەکان بەنهێنی دێنە خوارەوە لە ناوەڕاستی پلیکانەکاندا بوو کە سەری وەرچەرخاند و سەرینێکی زۆریان لەسەر هەڵچنی بوو تا بتوانێ دارسنەوبەرەکە ببینێ سیرێکی سەرەوەی کردوتی ئەو ئەستێرەی ئەوەی ساڵی پێشوو نییە دایکی بە هەڵە داوان خۆی گەیاند دەتوت پێی ناخۆشە کە هەموو شتێک وەک ساڵی پێشوو نییە نەخێر ئەو نییە ئەستێرەکەی پارمان بۆ نەدۆزرایەوە لەبەر ئەوە باوکت ناچار بوو دانەیەکی نوێ بکڕێ سەیرە سیسیلیا تەماشایەکی ئەم لاولای شوورەکەی کرد و ئەوانی تریش سەیری سیسیلیایان دەکرد کە بە چواردەوەی خۆیدا دەیڕوانی هەم سەیری سیسیلیایان دەکرد و هەم تەماشای ئەو شتانەشیان دەکرد کە ئەو نیگای دەچوە سەری